ڕۆژی قیامەت خوای گەور دەفەرمێ ولا يسأل حمیم حمیما هیچ خزمێکی نزیک لە خزمی نزیک ناپێچێتەوە یوبەسەڕونەهم نیشانیشیان دەدرێن و یەکتر دەبینن و نەبێ یەکتر نەبینن بەس حەز ناکار بیبینێ حەز ناکە باوکی خۆی ببینێت حەز ناکە برای ببینێ حەز ناکە کوڕی ببینێ حەز ناکە دایکی ببینێ بۆ نەکا دایکی داوای حەسەنەیەکی لێ بکە نەکا باوکی داوای یەک حەسەنەی لێ بکە یەک حەسەنە یەک مثقالە ذەڕەیەک حەسەنە بڵێ کوڕەکەم یەک مسقال زەڕە حەسەنەم پێویستە ئەمڕۆ یەک مسقالە زەڕەیەک حەسەنەی تۆم پێویستە بۆی ڕزگارم بێ لە جانم حەسەنات و سەیئاتم خەریکە ئەگەر مسقالە زەڕێک حەسەنەی خۆتم دەیتە ڕزگارم دەبێت لە جهنم ئەی ڕۆڵەکەم چ باوچێک بووم بۆ تۆ نەوەله ئەی باوکە گیان بەخوا من ئەمڕۆ هیچم بۆ تۆ پێناکرێت منیش حاڵی من لە تۆ خراپترە ئەو مسقال زەڕە حەسەنەیەم بۆ خۆم دەوێ ئەمڕۆ ولا يسأل حميم حميم ڕۆژێکە پەنا بەخوای ڕب العالمین خی گەورە بۆمان ئاسانکە و لەسەرمان ئاسانکە لەو ڕۆژەدا خزمی نزیک لە خزمی نزیک ناپرسێتەوە نەک بڵێی وەڵا کێ دەڵێت دوور نییە لێی، ئاگای لێ نییە، نایبینێ، نا نا، یوبەسەڕوونەهوم، پیشانیان دەدرێ لە پێش چاویەتی، ئەوە باوکێتی، باوکێتی لێی قەوماوە، ئەمە کوڕیەتی لێی قەوماوە، ئەوە خێزانیەتی، ئەوە دایکێتی، برایەتی، حاڵی شڕە پێویستی بە تۆیە، ئەبەدەن چ کەیفی خۆیەتی پێویستی بە منە، نەفسی نەفسی. خۆم محتاجی خۆمم محتاجی حەسەناتی خۆمم دەزانن لەو ڕۆژەدا کە تۆ مسقالە زەڕەیەک حەسەنەت بەخیلی تێدا دەکەی نایدەی بە دایک و باوک و کچ و کوڕ و خێزانی خۆت دەزانن لەو ڕۆژەدا بەڵام بەلێ شاو بە ئەندازەی کێوەکان حەسەنات دەبەشیتەوە ئەیدەی بەچێ دەیدەی بۆ کەسانی غیبەتت کردوون لە دنیادا دەدەی بەو کەسانەی لە دنیا بوهتانت بۆ کردوون جا وەرە سەیری ئەو حەسرەت و نەدامەت و خەفەتە بکە تۆ مسقالە زەڕەیەک حەسەنە نادەیتە باوک و دایکت داوات لێ بکە لێت بپارڕیتەوە نایدەی پێی یەک مسقالە زەڕە حەسەنەیەک بەڵام بەقەدەر کێوی گۆیژە حەسەناتت هەبێت هەر بەبێ ئەوەی پرسیشت پێ بکرێت بێنە ئەمانە هەمووی هی فڵانە ئێ بۆ غیبەتت کرد ئێ تۆ شەو ڕۆژ بەدوایەوە بووی بەس بۆی سوچی کەی حەیای ببەی سمعەتی نەهێڵی کەرامەتی نەهێڵی ئێ بۆ پێ دوایە مە بە بەلاش دەڕوا پێ دوایە خی گەورە مەلیکێک نەبوو لە دنیادا کە لێ پرسینەوەت لەگەڵ بکە لە قیامەت بە کەیفی خۆت لە فەیسبووک شت دەنووسیت و لێرە و لەوێ لە ناو خەڵکدا چیت بە دەمدا دێ دەیکەیت و بە قەڵەمەکەت چی دەنووسیت و بە کۆمپیوتەرەکەت چی بڵاو دەکەیتەوە بۆ شاری بێ حاکمە دنیای بێ مالیکە ئەمە حەسەناتەکانت دەی دەی دەی دەی بێنە حەسەناتم نەما دەوەرە ئەوجا سەیئاتی خۆتان بێنن فڕێی دەنە سەرسەری بۆی فڕێ بدرێتە ناو ئەگری جەهەنەمەوە پەنا بەخوای گەورە